یەکەم نامە، ئانکارا دوانزە ی ئۆکتۆبەری هەزار و نۆ سەد و شەست و شەش. برام ئەحمەد، ئەگەر لە بیرت بێ کاتێ خەریک بووم لە ئەستەمبووڵەوە بەرەو ئێرە بەڕێ کەوتم وتم بە ڕێکوپێکی نامەتان بۆ دەنووسم بەڵام تۆ باوەڕت پێ نەکرم و وتت لە ئانکارا دۆست و هاوەڵی تازە پەیدا دەکەی و ئێمەت لە بیر دەچێتەوە. چاول لێیە لە بیریشم نەکردیت و لەسەر قسەی خۆشم هەر مامەوە؟ خۆ ئەگەر نامەشم کەمێک دواکەوتبێ، ئەوا لە هۆی چەرمەسەری ڕێگا بەو لاوە هیچی دی نییە. چەند ڕۆژێکیش سەرقاڵی ماڵڕێکخستن بووین و دوو سێ ڕۆژیشی خایاند تا لە یەکێک لە قوتابخانەکانی ئێرە وەرگیرا. هەر کە کەوتمەوە شێنەییە، یەکەمین کارم ئەوە بوو دەستم دایە قەڵەم و کەوتمە نووسینی ئەو نامەیە بۆ ئێوە. خوا ئاگادارە کە هەرگیز نەمدەویست لێتان جیا ببمەوە. خۆ هەر نەبێ چوار ساڵ هاوپۆل و ئۆگری یەکتر بووبووین، بەڵام کە باوکم بۆ ئانکارا گوێزرایەوە، ناچار مام کە ئەو ناوەندە گەرم و گوڕە دۆستانەیە بەجێ بهێڵم. کاتێ کە لە ستەنبووڵ بووین پێم وتی کە دۆستە نزیکەکانی باوکم کارێکی باشیان لە ئانکارا بۆ دۆزیوەتەوە. باوکم لەگەڵ سێ کۆنە دۆستی خۆیدا لە کۆمپانیایەکی بازرگانیدا پێکەوە کار دەکەن و هەرسێک لاشمان پێکەوە لە یەک ئاپارتمان واتە شوقەداین. ئەوانیش هەریەکە و چەند منداڵێکیان هەیە. بە تێکڕایی نۆ منداڵ لە خانوویەکداین. پێنجمان دەچینە یەک قوتابخانە. من و دووانیان لە پۆل یەکین. مەتینی براشم ئاوەڵی تازەی دیتوونەوە. واش بڕیار بوو تەواوی ئەو بەسەرهاتە خۆش و ناخۆشانەی کە بەسەرمان دێن و ڕوو دەدەن بۆ یەکتریان بنووسین. هێشتا تازە گەیشتوومەتە جێ و هیچ شتێکی تازەی وام پێش نەهاتووە، بەڵام بە دڵنیاییەوە لەو چەند هەفتانەی دادێن لەو شارە گەورەیەدا بەسەرهات و ڕووداوی سەرنجڕاکێش پەیدا هەر دەکەم و بۆت دەنووسم. ئومێدەوارم تۆش هەر لەسەر پەیمان و قسەی خۆت مابی. زۆر زووم وەڵام بدەیەوە لەبارەی ئەو کاروبار و بەسەرهاتە خۆشانەی کە دوای من ڕوویان داوە بە درێژی بۆم بنووسە و ئاگادارم بکەوە. ئاوەڵانی ئەستەنبوڵیشم لەبیر نەچوونەتەوە. لە زمانی منەوە سڵاو بە هەمووان ڕاگەیەنە و داواکاری سەرکەوتنی هەمووانم. چاوەڕوانی وەڵامتانم. ئاوەڵی هاوپۆلت، زەینەب یالکەر. هەرچی تا ئێستا فێربوون لە بیری خۆتانی بەرنەوە ئەستەمبول حەڤەی ئۆکتۆبری 1966. هاوەڵی خۆشەویستم زەینەب کە نامەکەتم پێگەیشت زۆر پێ خۆشحاڵ بووم ئافەرین هەر بژی کە هاوەڵەکانت لەبیر نەچۆتەوە دەبێ هەرواش بی کە تۆ لێرە ڕۆیشتی گەلێ کەس دەیان وت فڵان ڕۆیشت تا زار ئاوڕیشت لێ ناداتەوە بە تایبەتی چونکە درەنگ نامەکەت هات زۆربەی هاوەڵەکان توانجیان تێ دەگرتم بەڵام ئێستا دەتوانم بە سەربڵندیەوە پڕ بە چاوان تەماشایان کەم نامەکەتم لە ناو پۆلدا بۆ هەمووان خوێندەوە، تێگرای دۆست و هاوەڵەکان پێی دڵخۆش بوون، داواشیان لێ کردم کە سڵاوی ئەوانیشت پێ بگەیەنمەوە. من هەر لەسەر گفتی خۆم ماوم کە لێرە هەر شتێک ڕووبدا بۆت بنووسم. چەند ڕۆژێک دوای ڕۆشتنی تۆ ڕووداوێک هاتە پێش کە هەموومانی غەمبار کرد. مامۆستایەکمان بۆ شارێکی دیکە گواسترایەوە. لەبیرتە مامۆستایەکی چەند ڕووخۆش و مرۆڤێکی چەند میهرەبان و سەلەر بوو؟ هەموو برادەران بە بیستنی ئەم هەواڵە هەژان. کە ماڵاوایی لێ کردین، زۆر هەوڵمان دا دان بە خۆماندا بگرین و فرمێسکەکانمان ڕابگرین، بەڵام کە لە پۆلەکە هاتە دەرێ و دەستی بە سەردا هێنام، خۆم پێ ڕانەگیرا و لە بۆڕەی گریانم دا. ئەویش کوڵی هەستا و دوو سێ دڵۆپە فرمێسک بە گۆشەی چاوەکانی دا سەرەوژوور بوونەوە. مامۆستا تازەکەمان پیاوێک بوو هەر بۆ یەکەم جار هاتە پۆلەوە بۆ ئەوەی چاوترسێنمان بکا زەبر و زەنگی خۆی بنوێنێ تەواوی قوتابیەکان یەکە یەکە بانگی کردینە سەر تەختە و هەر یەکەو پرسیارێکی لێ کردین بەڵام وەڵامی هیچ کامێکمانی پەسەند نەکرد بە پۆزێکی تایبەتیەوە کە پڕ بە دنیا دڵگیری و ئاخ و داخی لێ دەباری وتی سەد داخ تەمەنتان بە خەسار چووە باشە ئەم ماوەیە خەریکی چی بوون خۆ دەمیر دەناسی؟ کە ئەو یەکێکە لە قوتابیە هەرە باشەکانی دنیا هەرچی لە کتێبەکانماندایە وەکو ئاو دەیزانێ لە قسەی مامۆستای تازە زۆر دڵگران بوو هەستا وتی مامۆستا من تەنها یەک دانەشم هەڵە نییە بەڵام مامۆستا بەدەست ئاماژەی دانیشتنی بۆ کرد و وتی ئەوە خوێندن نییە ئێوە شتێکی توتی ئاسا فێربوون ئەمە سوودی نییە. مناڵەکان تەممەڵەکانیان لێ دەرچێ هەموو ئەمەیان پێ ناخۆش بوو چونکە هەموانی بە هیچ نەزان دایە قەڵەم دەمیر نەیتوانی خۆی ڕاگرێ و وتی پێم وایە من وانەکان زۆر چاک تێگەیشتووم ئەوەی من تووتی ئاسا نییە مامۆستا بە تەوسەوە زەردەخەنەیەکی کرد و وتی لە وەڵامەکانتا دیارە دوایی لە ژووردا دەستی کرد بە پیاسەکردن، وەک ئەوەی لە مێشکی خۆیدا خەریکی کێشانی نەخشەیەک بێ. مناڵەکان هەناسەیان لە خۆیان بڕیبوو، چاوەڕوانی ئەوە بوون بزانن سەرەنجام کار دەگاتە کوێ. مامۆستا لە پڕ ڕاوەستا، ڕووی کردە مناڵەکان و بە دەنگێکی بەرز وتی، مناڵینە، یەکەم شت کە دەیکەن ئەوەیە هەرچی تا ئێستا فێر بوون لە بیر خۆتانی بەرنەوە و سەر لە نوێ فێر ببنەوە. تێگەیشتن؟ دەمیر پەنجەی بەرزکردەوە و هەستایە سەر پێ. وتی مامۆستا، ئێمە ئەوەی خوێندوومانە و فێر بووین، هەمووی ئی ناو کتێبەکەمانە. ئێستا چۆن لە بیر خۆمانی بەرینەوە و سەر لە نوێ فێریان بینەوە؟ مامۆستا بەوە زۆر تووڕە بوو، بە سەریدا قیژاندی. وتم ئەوەی فێر بوون هەمووی هەڵەیە. پێویستە هەمووی لەبیر خۆتان بەرنەوە و سەر لە نوێ فێر ببنەوە تەواو ئیدی پێی ناوێ یەکەم وانەمان بەم شێوەیە و بۆم قسانە تێپەڕی کە زەنگی پشودان لیدا مناڵەکان بوون بە دوو بەشەوە کۆمەڵێکیان لایەنگری مامۆستای پێشوو بوون کۆمەڵێک لایەنگری مامۆستای تازە بوون ڕاستیەکەی من بێلایەن مامەوە ئەم کارەی مامۆستای تازە سوودی بۆ قوتابیە تەممەڵەکانی پۆل تێدا بوو. کاتێک کە وەڵامی پرسیارێکیان بە هەڵە بدایەوە، دەیانووت مامۆستای پێشوو وای وت. مامۆستای تازەش وەڵامی دەدایەوە، ئەدی من پێم نەوتن کۆنەکانی خوێندووتانە لە بیرخۆتانی بەرنەوە؟ نازانم ئاخۆ ئەوە دەزانی یان نا، کە لە بیرخۆبردنەوەی هەر شتێک زۆر گرانترە لە دووبارە فێربوونەوەی. ئەم باسە بۆ قوتابیە زیرەکەکانیش بووە دەردەسەریەکی زۆر گەورە. ڕۆژێک بەڕێوەبەری قوتابخانە هاتە ناو پۆلەوە، وانەی مێژوومان هەبوو، بەڕێوەبەر ویستی بزانێ چی فێر بووین؟ دەمیری بانگ کردە سەر تەختە و پرسی، سوڵتان سەلیم چ ساڵێک چووە سەر تەخت؟ دەمیر وەڵامی نەدایەوە، بەڕێوەبەر پرسی کێ چای داهێنا؟ دەمیر دیسانەوە هەر متقەی نەکرد، چونکە دەمیریشی دەناسی و دەیزانی یەکێکە لە قوتابییە وریا و زیرەکەکان، پرسی بۆ وەڵام نادەیتەوە؟ دەمیر وتی لەبەر ئەوەی لەبیرم چۆتەوە، ناتوانم وەڵام بدەمەوە. بەڕێوەبەر زۆر سەری سوڕما پرسی کێ ئەمەریکای دۆزیەوە؟ دەمیر وتی مامۆستا لە بیرم چۆتەوە ئەو وتی سەکسار لە بیرم چۆتەوە یەعنی چی؟ دەمیر وتی مامۆسا لە بیرم چۆتەوە بەڕێوەبەر کە زۆر توڕە بوو نەڕاندی هەر ژەهرە مارێکی دەیزانی بیڵێ دەمیر زۆر لەسەرخۆ وەڵامی دایەوە لەوە پێشەموویم دەزانی بەڵام ئێستا هەموویم لەبیر چۆتەوە. بەڕێوەبەر وتی بۆ؟ دەمیر وتی مامۆستا فەرمووی هەرچی تا ئێستا فێر بوون لەبیر خۆتانی بەرنەوە. بەڕێوەبەر بانگی منی کردە سەر تەختە و هەرچێکیشی لە من پرسی هەمان وەڵامم دایەوە. لەبیرم چۆتەوە قوربان. بەڕێوەبەر لە پشت چاویلکەکەیەوە سەیرێکی مامۆستای کرد و بێ ئەوەی هیچ بڵێ لە پۆل چووە دەرەوە. مامۆستا دەستی بە وانەکە کردەوە. لە کوێ بووین سوڵتان سەلیم زۆر ئیش و کاری گەورەی کردن سەعاتێکی تەواو ئەوەی کە لەوە پێش خوێندبوومان هەمووی بۆ باس کردینەوە ئێمەش هەر چەندە بیرمان دەکردەوە نەمان دەزانی چۆن ئەو شتانەی کە لەوە پێش فێر بووبووین لە بیر خۆمانی بەرینەوە و فەرمایشتەکانی جەنابی مامۆستا فێر ببینەوە کە زەنگی دەرەوەی لێ دا تێکڕای قوتابیەکان لە دەوری من و دەمیر کۆبوونەوە و وتیان دەست خۆش چاکتان کرد وا وەڵامتان دایەوە ئەڵبەتە من ڕاستییەکم لە قوتابییەکان شاردبۆوە کە بەڕاستی وەڵامی پرسیارەکانی بەڕێوەبەرم نەدەزانی، چونکە ڕاستت دەوێ لە بیرم چووبۆوە. من لە خۆوە بیرم باش نییە، ڕێوشوێنی مامۆستای تازەش ئەوەندەی دیکە تێکی دابوو. هەر ئەم باسەش دەرسێکی ئەوتۆی دامێ کە تا دواڕۆژی ژیانم لە بیرم نەچێتەوە. داخەکەم لێرە نەبووی تا لە پێکەنینا بپسێی.